دەتانژیێنێ بە ژیانێکی چاک و خۆش تا ماوەی دیاری کراو بۆتان، وە دەبەخشێ بە هەموو خاوەن چاکە و بەهرەیەک پاداشتی چاکە و بەهرەی خۆی، وە ئەگەر ڕوو وەرگێڕن و سەرپێچی بکەن، ئەوە بەڕاستی من مەترسی دەکەم یەخەتان بگرێ سزای ڕۆژێکی گەورە کە ڕۆژی دواییە. انه علیم بذات الصدور ئاگادار بن بێگومان ئەوان سنگیان دەپێچنەوە لەسەر کینە و دژایەتی بۆ ئەوەی خۆیان بشارنەوە لە خوا، بێدار بن کاتێ ئەوانە خۆیان دادەپۆشن بە پۆشاکەکانیان، خوا دەزانێ بەوەی دەیشارنەوە و ئەوەی ئاشکرای دەکەن. بۆ ئەوەی تاقیتان بکاتەوە کامتان کردەوەی چاکتر دەکەن، سوێند بێ ئەگەر بڵێیت بەوانە، بەڕاستی ئێوە زیندوو دەکرێنەوە لە پاش مردن، بێگومان ئەوانەی کە بێ بڕوان دەڵێن، ئەمە هیچ نییە بێجگە لە جادوویەکی ڕوون و دیار. ولئن أخرنا عنهم العذاب إلی أمة معدودة ليقولن ما يحبسه انه لفرح فخور. سوێند بەخوا ئەگەر پێی بچێژین بەهرە و چاکە دوای ئەو سەختی و نارەحەتیانەی توشی بوە بێگومان دەڵێت گشت سەختی و زیانەکانم لەمل بویەوە بەرۆکی بەردام ئەوانە بڕوایان هەیە بەو شایەتە کە قورئانە، وە هەر کەس باوەڕی پێی نەبێت لەو کۆمەڵ و تاقمانە ئەوانەی کۆبوونەوە لەسەر دژایەتی ئیسلام ئەوە ئاگر جێگایەتی. کەواتە هیچ جۆرە گومان و دوودڵیەکت نەبێ لەو قورئانە. یضاعف لهم العذاب ما کانوا یستطیعون السمع وما کانوا یبصرون ئەو نەفرین لێکراوانە ناتوانن لە دەستی خوا خۆیان قورتار بکەن لە وڵات و زەویدا و نیشیانە بێجگە لە خوا هیچ پشتیوان و دۆستێک بۆیان دووقات دەکرێتەوە سزا وە نابینین تۆ هیچ کەسێ شوێنت کەوتبێت جگە لەوانەی کە هەژار و پەستەکانمانن بێ ئاوەزا و ساویلکەن وە نابینین ئێوە هیچ شتێکتان لە ئێمە زیاد بێ بەڵکو بە درۆزنتان دەزانین. قال یا قوم ارایتم ان کنت علی بینة من ربی واتانی رحمة من عنده بەڕاستی ئەوانە بە دیداری پەروەردگاریان دەگەن لە ڕۆژی دواییدا، بەڵام من ئێوە دەبینم کۆمەڵێکی نەزانن. وەیا قەوم من یەنسوڕنی من اللە ان طەڕدتهم ئەفەلا تەذەکەڕون. ئەی گەلەکەم کێ یارمەتیم دەدات لە بەرامبەر خودا ئەگەر ئەوانە بتارێنم و دەریان بکەم؟ ئەم قورئانەی بە ناو خواوە هەڵبەستووە، بڵێ ئەگەر من هەڵمبەستبێت ئەوە گوناه و تاوانەکەی تەنها لەسەر خۆمە و منیش بەریم لە تاوانی ئێوە. وأوحی الی نوح انه لن یومن من قومک الا من قد آمن فلا تبتئس بما کانوا یفعلون. سروش کرا بۆ نوح کەوا کەس بڕوا ناهێنێ لە گەلەکەت، هەر کاتێ تێپەڕینایە بەلایدا کۆمەڵێ لە گەلەکەی گاڵتەیان پێ دەکرد. نوح دەیوت ئەگەر ئێوە ئێستە گاڵتە و لاقرتێ بە ئێمە دەکەن ئەوە بێگومان ئێمەش لاقرتێ بە ئێوە دەکەین هەرچۆن ئێوە لاقرتێ بە ئێمە دەکەن. وما آمن معه إلا قليل نوح علیه السلام کەشتیەکەی دروست کرد هەتا کاتێ فەرمانی ئێمە هات بۆ لەناو بردنیان و تەنورەکە ئاوی لێ هەڵقوڵا وتمان بە نوح لەو کەشتیەدا هەڵگرە لە هەموو نێر و مێییەک دوان ژن و منداڵەکانیشت هەڵبگرە ئەوەیان نەبێت بڕیاری خوا لەسەر دراوە بە خنکاندن پەنا بۆ شاخێک دەبەم کە بمپارێزی لەم لافاوە. نوح وتی، ئەمڕۆ هیچ پارێزەرێک نییە لە فەرمانی خوا کە نقوم کردنە، مەگەر کەسێ خوا ڕەحمی پێ بکات. لەو کاتەدا شەپۆلی لافاو کەوتە نێوانیان، جا ئەو کوڕە خنکاو لە خنکاوان بوو. ویزدکم قوة الی قوتکم ولا تتولوا مجرمین. و ئەی گەلەکەم داوای لێبوردن لە پەروەردگارتان بکەن دواتر بگەڕێنەوە بۆ لای ئەو، ئەگەر وا بکەن خوا لە ئاسمانەوە باران دەبارێنی بەسەرتاندا بە لێزمە و هێزی تر زیاد دەکات بۆ هێزەکەتان، تۆ هیچ بەڵگەیەکی ڕوونت بۆ نەهێناوین، بۆیە ئێمەش واز لە پەرستراوەکانمان ناهێنین لەبەر قسەی تۆ، وە ئێمە باوەڕت پێناکەین. ان نقول الا اعتراک بعض آلهتنا بسوء. کە بەڕاستی من بەریم و دوورم لەوەی کە ئێوە دەیکەنە هاوبەش بۆ خوا. من دونه فکیدونی جمیعا ثم لا تنظرون. جگە لە خوا، جا هەمووتان پیلانم لێ بگێڕن، ان ربی علی صراط مستقیم. بەڕاستی من پشتم بە خوا بەستووە کە پەروەردگاری من و پەروەردگاری ئێوەیشە، هیچ گیانلەبەرێک نییە مەگەر خوا دەسەلاتدارە بەسەریا، بگری مووی پێشەسەریەتی، ان ربی قریب مجیب. بۆ گەلی سەمودیش ناردمان صالح پێغەمبەر علیه السلامی برایان وتی ئەی گەلەکەم خوا بپەرستن هیچ پەرستراوێکتان نیە بێجگە لەو ئەو دروستی کردوون لە زەویدا و کردوونی بە ئاوەدان کەرەوە تێیدا مما تدعونا الیه مریب وتیان ئەی صالح بەڕاستی تۆ لە ناوماندا جێی ئومێد بووی پێش ئەمە ئایا بەرگریمان دەکەی لە پەرستنی ئەوەی کە باو و باپیرانمان پەرستوویانە و پێم بڵێن ئەگەر من بەڵگەیەکی ئاشکرام هەبێ لەلایەن پەروەردگارمەوە و لەلایەن خۆیەوە پێغەمبەرێتی پێ بەخشیبم جا کێ یارمەتیم دەدات لەبەرامبەر خوادا ئەگەر سەرپێچی ئەو بکەم کەواتە ئێوە هیچ بۆ من زیاد ناکەن زەرەر و زیان نەبێت. ويا قوم هذه ناقة الله لكم آية ان ربک هو القوی العزیز. جا کاتێ فەرمانمان هات بۆ لەناوبردنیان، ساڵحمان ڕزگار کرد، ئەوانەش بڕوایان هێنابوو لەگەڵی، بە بەزەییەک لەلایەن خۆمانەوە، لەسەر شۆڕی و ڕیسوایی ئەو ڕۆژە، لە کاتێکدا ئەوان لەوەو پێش هەمیشە کردەوە بەدەکانیان ئەنجام دەدا وتی ئەی گەلەکەم ئەوانە کچەکانی منن مەبەستی کچەکانی هۆزەکەی بوو ئەوانە پاک و حەڵاڵن بۆتان دەی لە خوا بترسن و سەرشۆڕ و بێ ئابڕووم مەکەن لەبارەی میوانەکانمەوە بەڕاستی ئێمە نێردراوی پەروەردگاری تۆین هەرگیز ناگەنە لای تۆ جا شەو ڕەوی بکە بە خێزان و کەس و کارت لە بەشێکی شەودا و با هیچ کەس لە ئێوە لانەکاتەوە بەدوای خۆیدا بێجگە لە ژنەکەت بەڕاستی ئەو تووشی دەبێ ئەوەی کە تووشی ئەوان دەبێ جا کە فەرمانی ئێمە هات بۆ لەناوبردنیان، ئەو شوێنەمان سەر و ژێر کرد و باراندمان بەسەریاندا وردە زیخی گڵین بە دوای یەکدا و بێ پچڕان دەباری. مسومة عند ربک وما هی من الظالمین ببعید. نیشانەدار کرابوون لەلای پەروەردگارتەوە، و کەم و کووڕی مەکەن لە پیوانە و کێشانەدا، بەڕاستی من دەتانبینم بە ماڵ و سامانی زۆرەوە، وە بەڕاستی من دەترسم لێتان سزای ڕۆژی داگیرکەرتان تووش بێت. وەیا قەومی ئەوفو المیکیال والمیزان بالقسط. ئایا نوێژەکەت فەرمانت پێدەدات کە ئێمە واز بێنین لەوەی باو و باپیرانمان پەرستوویانە؟ یا واز بێنین لەوەی بە ویستی خۆمان لە ماڵ و سامانماندا دەیکەین؟ بەڕاستی تۆ پەلەنەکەری لێزان و هۆشمەندیت. قال یا قوم ارایتم ان کنت علی بینة من ربی ورزقنی منه رزقا حسنا. هەواڵم بدەنێ ئەگەر من بەڵگەیەکی ڕوونم لە لایەن پەروەردگارمەوە پێ بێ و ڕۆزییەکی زۆر و باشی پێ دابم لە لایەن خۆیەوە چ مەبەستێکم هەیە درۆ بکەم وە من هەرگیز نامەوێ پێچەوانەی ئێوە بکەم لەو کارەی بەرگری ئێوەی لێ دەکەم خۆم بیکەم ئێمە تێناگەین لە زۆرێ لەوەی تۆ دەیلێیت، بەڕاستی ئێمە تۆ بە لاواز دەبینین لە ناوماندا، خۆ ئەگەر لەبەر خزمەکانت نەبوایە دڵنیابە بەردبارانمان دەکردی، چونکە تۆ خۆت هیچ دەسەڵاتێکت نیە لەبەرامبەر ئێمەدا. وارتقبوا انی معکم رقیب. ئەی گەلەکەم، کردەوە بکەن لەسەر بار و حاڵەتی خۆتان، بەڕاستی منیش کار و کردەوە دەکەم، لەمەو دوا دەزانن چێ سزای بۆ دێت ڕیسوا و سەرشۆڕی دەکات و چێش درۆزنە. شوعەیبمان ڕزگار کرد و ئەوانەش بڕوایان هێنابوو لەگەڵی بە بەزەیی لەلایەن خۆمانەوە، وە ئەوانەی ستەمیان کردبوو ناڵە و شریخەکە نەعرەتەکە گرتنی، ئیتر هەموویان لە ماڵ و جێگاکانیاندا دەمەوڕوو کەوتن و جوڵەیان نەما و مردن. کەئن لەم یەغنەو فیها ئەلا بوعدا لمدینە کەما بەعدت ثەمود. جا هیچ سوودێکی پێ نەگەیاندن ئەو پەرستراوانەیان کە دەیانپەرستن و هاواریان بۆ دەکردن لە جیاتی خوا، بە هیچ شتێک سوودیان پێ نەگەیاندن، کاتێ فەرمانی پەروەردگارت هات بۆ لەناوبردنیان، ئەو بتانە هیچیان زیاد نەکرد بۆ ئەوانەی دەیانپەرستن، شک منه مریب. سوێند بەخوا بەڕاستی ئێمە بەخشیمان بە موسا پەڕاو ئینجا جیاوازی تێدا کرا ئەگەر لەبەر بڕیارێک نەبوایە کە پێشتر دراوە لەلایەنی پەروەردگارتەوە دادوەری دەکرا لەنێوانیاندا و واتبع الذین ظلموا ما اترفوا فیه وکانوا مجرمین دەی با ببوایە لە ناو ئەو ئوممەتانەی کە لە پێش ئێوەدا بوون کەسانی خاوەن ئاین و ژیری کە بەرگریان بکردایە لە خراپەکاری لە زەویدا مەگەر کەمێک لەوانەی ڕزگارمان کردن لەو گەلانەدا وە ئەوانەی کە ستەمیان کرد مەگەر کەسێ پەروەردگارت میهرەبانی لەگەڵ کردبێ و هەر لەبەر ئەوەش دروستی کردوون، بڕیاری پەروەردگارت دەرچوو کۆتایی هات، کە سوێند بە خوا دۆزەخ پڕ دەکەم لە جنۆکە و لە ئادەمی هەموو پێکەوە. وکلا نقص علیک من انباء الرسل ما نثبت به فوادک کەواتە ئەو بپەرستە و هەر پشت بەو ببەستە، وە بێگومان پەروەردگارت بێ ئاگانییە لە هەر کردەوەیەک ئێوە دەیکەن.